بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. الهاکم التکاثر حتی زرتم المقابر. خەڵکینە، هەڵپەکردن و پێشبڕکێتان بۆ زۆرکردنی ماڵ و منداڵ و سامان و کۆشک و تەلار و هەتا دوایی، ئێوەی سەرگەرم و سەرگەردان و بێ ئاگا کردووە لە خوداناسی و دینداری، هەتا ئەو کاتەی کە دەمرن و دەبرێنە گۆڕستان، دەخرێنە ناو گۆڕێکی تەنگ و تەسک و تاریکەوە. کەللا سەوف تەعلەموون ثوممە کەللا سەوف تەعلەموون. واز بهێنن، لەمەودوا دەزانن چ قوڕێکتان بۆ خۆتان گرتۆتەوە، چ بەڵایەکتان بەسەر خۆتان هێناوە. دیسانەوە دەڵێم واز بهێنن. کلا لو تعلمون علم الیقین لترون الجحیم. واز بهێنن ئەگەر ئێوە دەتانزانی بە زانین و دڵنیاییەکی تەواوەوە وا بێ ئاگا نەدەبوون لە خوداناسی